شەوی پێ سەد و شەست. چیرۆکی شەشەم سەفەر. شەهرەزاد وتی سندوبادی دەریا گێڕایەوە ماوەیەکی زۆر لە بەغدا مامەوە و بە بازرگانیەوە سەرقال بووم خۆشی و ئارامی و بەختیاری خەم و پەژارەی پێنجەم سەفری بیر بردبوومەوە ڕۆژێکیان لە دوکان پاڵم لێدا بۆ سیرم کرد چەند هاواریەکی بازرگانم هاتنە سەردانم کە پێیانەوە دیار بوو لە سەفەر هاتبوونەوە هێندە بەخۆشی و تامەزرۆیەوە باسی سەفەرەکەی خۆیان بۆ کردم کە ئیدی کەڵکەڵی سەفەرکردن کەوتەوە سرم بۆیە ڕۆژێکیان هەندێک شتی نەختینە و گران بەهام بار کرد و خۆم پێچای و ڕوومکردە شاری بەسرە کەشتێکم بینی سێرم کرد هەندێکیان هاواری من بۆیە بارەکەم سەرخستە پاپۆڕەکەەوە و دەست بەدەست و هێز لەخوا کەشتی کەوتە ڕۆشتن ئەم شار و ئەو شار ئەم دوورگە بۆ ئەو دوورگە لە شاران لاماندا سەیری وڵاتان و ئاوەدانیمان کرد بەدڵی خۆمان کڕین و فرۆشتنمان کرد و بەخت یاوەرمان بوو ڕۆژێکیان کە بەڕێوە بووین هێندەمان زانی سەرکردەی کەشتێوانان کەوتە بە خۆداکێشان و هاوار و لە داغدا خۆیدا بە تەختی کەشتەکەدا ئێمەش چوینە سەری پرسیاربان کردوتی کەشتەکەمان لە ڕێی ئاسایی خۆی دەرچووە ڕێمان ون کردووە هەموو بپارێنەوە خوا بەزەی پێماندابێتەوە ئەگینا هەموو تیاچین دوای ماوەیە کەشتەکە خۆی کێشا بە کەناری شاخێکدا پارچە پارچە بوو ئەوانی خنکان تیاچون ئەوانەی بەخت یاوەریان بوو کەوتنە کەناری چێوەکە و من یەکێک بووم لەوانە کە بە کەناردا ڕۆشتم ئەویش دوای حەوانە و خۆشکردنەوە ڕوانیم دورگەیەکە کەنارەکانی پڕە لە جۆرا و جۆری شتومەکی کەشتە تێکشکاوەکان هەر لە زەخیرە و خواردنەوە تاکو و کوتاڵ و پێویستەکانی مرۆڤ گەیشتمە سەر کانیە کاوەکەی لە دامێن چیاوە ئەهاتە دەر تێرم لێ خواردەوە لە کەنارەکانی یاقوت و مەرجان و زێر کەوتبوون کە هەر لە دوورەوە بریسکیان هات کەنارێکم بینی شتێکی لیخنی سپی دەرەدا وەکو مۆمی تواوە ئەڕۆشت و ئەڕۆیشت تا ئەگەیشتە ناو دەریا لەوێ کەرە دەریاییەکان ئەیان خوارد دواتر فریان ئەدایە نێو دەریا و سەر ئاوە کەوتن شەپۆلی دەریا فرەی ئەدانە ڕۆخی دەریاکە بازرگانانیش ئەهاتن و کۆیانەکردنەوە و ئەیان بردنەوە شار و ئەیان فرۆشتن بەڵام ئەنبەری خاویش بۆ خۆی لە زەوی دەرەهات و گەرمایی خۆر ئەیتوانەوە و ئەرژایە سەر زەوی کە بۆنی ئەو لاپاڵ و دۆڵەی بەر شاخەی پڕکردبوو کادوت میسک ڕژاوە بەڵام ئەو دۆڵەی ئەو عەنبەرەی لێ ئەڕۆشت کەس نەیەتوانی دەستی پێی بگا چونکە چواردەوری زنجیرە چیای بڵند بوو ئێدی دەستمان بە گەڕان کرد و سەرمان لە کاری خوا سوڕما بوو بۆ ئەو نیعممەتانەی لەو دورگێدا هەبوو چونکە نەشارەزاش بووین زۆرە ترساین ئیدی ڕۆژی ژەمێکمان خوارد نەخوارد لەو بڕە زەخیرەی لە کەنار دەریا کەوتبوو بەهۆی تێکشکانی کەشتیەکانەوە زۆریشمان لێمرد ئێمەش بەو کوتاڵانەی کەناردەریا کفنمان بۆ دەرەکردن و لە گۆڕمان ئەنان تاوەکو و دەوروبەرم هەموو مردن خۆم بە تەنیا لەو دوورگەیەدا بە تەنیا مامەوە جاروباریش بۆ خۆمە گریام چونکە گەر بمردمایە کەس نەبوو بم نێژێ بۆیە لە دڵی خۆم داوتم خۆزگە پێش هاواریەکانم بمردمایە لایەنی کەم خۆ ئەنێژرام ئەم جاوتم لا حولەوەلا قوتە ئللا بلا علی عظیم شەهرەزاد گێڕایەوە سندباد وتی کە ئومێدم لە ژیان بڕی و زەرد و لاواز بووم لە کەناری دەریا گۆڕێکم بۆ خۆم هەڵکەند و لە دڵی خۆم داوتم هەر کە زانیم ئیدی توانای هەستان و ڕۆشتنم نەماوە ئەوە تێیدا ڕاکشێم تاکو و گیانم دەرەچێ ئیدی وردە وردە با خۆڵە کاتەوە بەسرمدا و چاڵەکە پڕەبێتەوە ئەم جا کەوتمە لۆمەکردنی خۆم کە هێندە هێڕ بووم لە وڵاتی خۆم چوومە دەرەوە ڕێزی ئەو خۆشی و بەختیاریم نەزانی ئاوا دەربەدەر بووم و بێکەس و بێدەر ئەمرم لە سەفەر یەکەم و دۆم و سێم و چوارەم و پێنجم هەرتێ نەگەشتم کە بەم شێوەیە توش نەبم کە ئاوام بەسەر هاات ئەبواە تۆ بم بکردایە و جارێکی دی سەفرم نەکردایە دوای ئەوەی دەستم لە خۆم شت هات بە بیرمدا کە بۆچی بەلەمێکی بچووک بۆ خۆم دروست نەکەم و خۆم نەدەم بەدەم ئەو ڕووبارەوە خۆم و بەختم بەڵکو بەلای شارێک دەیەکدا بڕات و ڕزگارم ببێ گەرخنکایشم لە مردن لەم دوورگەم پێ باشترە بەدەم کۆکردنەوەی دار و قامیش و دروستکردنی گوریز لە ڕەگ و ڕیشەی درەختان و لاسکە نەرمەکانەوە بەزەیم بەخۆمدا ئەهاتەوە ئەمجا کە داربەستەکەم تەواو بوو خستمە ڕووبارە و سواری بووم و خۆمدا بەدەم ئاوەکەوە لە مەرجان و مرواری و وردە زێڕ زۆرم لەگەڵ خۆم هەڵگرتە بوو هەندێک ئەنبەریش هەرچێکم لە زەخیرە و خواردن کۆکرد بۆ خستمە ناو بەلەمە داربەستەکەمەوە دوو سەڵیشم لە دوو تەنیشتی بەرامبەری یەک بەست بووە شاعران و تویانە دەرچۆ لەو ماڵەی تەنگە دڵ درەی با خەفەتبار بێ کەسی خانە خوێی ماڵوجێ نەما بۆ دەکرێتەوە بەڵام خۆتیاچووی نایەتەوە جێی کێشە و ڕووداوت کە بە سەرداهات خەم ئەڕوا و شادی ئەگاتەوە پێی لە هەرکوێی زەوی مەرگتی لێبوو ئەوا میوانی گۆڕەکەی ئەوێی ئەوە بوو ئاوی ڕووبار خۆم و داربەستەکەمی برد تاکو و لە ئەشکەوتێکدا چووە خوار و بووە تاریک و نتەک جاری وابوو داربەست ئەیدا لە لێواری ڕووبارەکە و هەندێک جاریش سرم بە بنمیچی ئەشکەوتەکە کەوت بۆیە لەسەر داربەستەکە ڕاکشام لە دڵی خۆمداوتم خۆزگە ئەم بەلەمەم دروست نەکردایە باشە ئەی ئەگەر ئەم داربەستەن نەچوو بە ئەشکەوتەکەەوە چی خۆ بێت لەم تاریکە ئەنگوستە چاوەدا بمرم زۆری ماندوو کردم و پەژارەی پێنوشیم کە ماندوێتی کارێکی پێکردم خەوم لێکەوت کاتێ بەلەمەکە ئەیدا بە کەناری ڕووبارەکەی ناو ئەشکەوتەکە بە ئاگا هاتمەوە و کە بەراییە پان و پۆڕ ئەبەوە لێ ئەنووسمەوە نازانم چەندە بوو نووسبووم کە بە ئاگا هاتمەوە دەوروبەرم ڕووناکە و داربەستەکەیان بەستۆتەوە و کۆمەڵێک لە هندیە سوورەکان دەوریان داوم بە زمانی خۆیان پرسیاریان لێکردم منیش لە خۆشیەوەی لەو ئەشکەوتە تاریکە ڕزگارم ببوو جێم بەخۆم ناگرت ئەوان پرسیاریانە کرد و من لیان تێناگەشتم پێم وابوو خەونە بینم شەهرەزاد جێڕایەوە سندوباد وتی خاوم بێدەنگ کرد چونکە لە زمانی ئەوانم نازانی هێندەم زانی یەکێکیان هاتە نزیکم و سڵاوی لێکردم بە زمانی عەربی ڕەوان منیش وەڵامیم دایەوە ئەمجا پرسی تۆ ناوچییە لە چۆ هاتوویت بۆ کوێ چی ئەو دی و ئەم چێوە شاری لێە چونکە ئێمە نازانین منیش پرسییم ئێوە چێن ئێرە شوێە ئەی ژوتی ئێمە کشکارین و زەویە چێڵین هاتین ئاژەڵەکانمان ئاو بدەین تۆمان بینی لەم داربەسەدا نووسبووی ئێمەش بەلەمەکەی تۆمان گرتەوە و بەستمانەوە تاکو بە شوێنەی بە ئاگا بیتەوە جا تۆ پێمان بڵێ بۆچی گەیشتوتە ئێرە منیژوتم بۆ خاتری خوا یەکەم جار تێرم بکەن دوای وەڵامی هەموو پرسیارەکانتان ئەدەمەوە ئەمجا نردی خواردنیان بۆ هێنام کە تێرم خوارد کەمێ تینم هاتەوە بەر سوپاسی خۆم کرد ئەمجا زۆر خۆشحاڵ بووم کەلایانی کەم چوومەوە نێو مرۆڤ و لەو دوورگە چۆڵە ڕزگارم بوو ئەمجا بەسەرهاتی خۆم بۆ جێڕانەوە بە تایبەتی تەنگی ئەو ڕووبارە تاریکەی ژێر شاخە بڵندەکە ئەوانیش لە نێوان خۆیاندا بڕیاریاندا بمبەنە بەردەم پاشایەن تاکو و ئەم بەسەرهاتە ببیسێ خۆم و داربەستەکەمیان لەگەڵ خۆیان برد بەو هەموو یاقوت و مرواری و زێڕەوە بۆ لای پاشاکەیان ئەویش بەخێری هێنام و پرسیاری سەفەرەکەی منی کرد منیش چیم بەسەر هاتبوو بۆم جێڕایەوە پاشایش سەری سوڕما ئەمجا چوومە بەلەمەکەمەوە یاقوت و مرواری و زێڕ و عەنبەر و بەردە بەنرخەکانم هێنا و پێشکەشی پاشام کرد پاشا دیارەکانی پسند کرد و زۆری ڕێزگرتم ئەمجا خستمێ ناو پیرانی مەملەکەتەکەیەوە ماوەیەکی باش لە کۆشکی پاشا دامامەوە ژیانم بەم شێوەیە ئەگوزەرا تاکو ڕۆژێکان بیستم بڕێک بازرگانی شار کۆبوونەتەوە و ئەیانەوێ بەرەو شاری بەسڕ سەفەر بکەن منیش بەخۆمت ئەمە هەلە و بۆم هەڵکەوتووە لەگەڵیان ئەچمە سەفەر بۆیە خۆم گەیاندە پاشا و پێموت ئەمەوێت لەگەڵ هەندێک بازرگانی شار سەفەر بکەم و بڕۆم پاشای ژووتی ئاخر هۆگرت بووین لێرە لە وڵاتی ئێمە بمێنەوە منی ژوتم گەورم بیری ماڵ و مناڵ و نیشتیمانەکەمەکەم پاشاوتی کەوابوو بەدڵی خۆت ئەم جاناردی بە شوێن ئەو بازرگانانەدا منیدا دەستیان و ئامۆژگاری کردن ئاگایان لێم بێ دیارێکی زۆری پێدام چەند دیارەکیشی لەگەڵ مندا نرد تاکو بیدەمە خەلیفە هارونە ڕەشید لە شاری بەغدا منیش خواحافیزیم لە هاواریانم کرد لەگەڵ یان سواری کەشتی بووم چەند شەو ڕۆژ بەڕێوە بووین پشت بەخوا با یارمەتی دەرمان بوو ئەم دورگە بۆ ئەو دورگە ئەم دەریا بۆ ئەو دەریا تاکو گەشتینە شاری بەسرە بە سەلامەتی چەند شەوێک لەوێ مامەوە دواتر بارەکانم بار کردەوە و بەرەو شاری بەغدا کەوتمەوە ڕێ دوای ئەوەی لە ماڵی خۆممان دوێتیم دەرچوو بە دیارەکانەوە خۆم گەیاندە کۆشکی خەریفە هاروونە ڕەشید دیارەکانم پێدا و چیم بەسەر هاتبوو لە سەفەرەکەمدا بۆم جێڕایەوە ئەمجا لە ماڵی خۆم ئەمجا بردمیانە لای پاشاکەیان منیش دیارێکی زۆرم پێ بوو پێم بەخشی ئیدی بە سەرهاتی سەفەرەکەی خۆم بۆ جێڕایەوە خەلیفە سەری لەم چیرۆکە سوڕما نووسرانی بان کرد و فەرمانی پێدان کە بە سەرهاتەکەم بنووسنەوە بۆ ئەوەی بچێتە مێژووە ون نەبێت خەلیفە هارو نەڕشید خەڵاتێکی زۆر باشی کردم ئەوە بوو دوای ماوەیەک حەوامەوە و چونکە قازانجێکی زۆرم کردبوو ژیانم بە خۆشی و کامەرانی بەسرە برد ئەمجا سندوبادی دەریا فەرمانی دا سەد مسقال زێڕیان بە خەڵات بەخشی بە سندوبادی وشکانی ئەویش سوپاسی کرد و ڕۆیشت ئەو شەوەی لە ماڵی خۆیان بردەسەر بەیانی دوای ئەوەی نوێژی بەیانی کرد چاوەڕێ کرد تا خۆر و بان گەرم بوو ئەمجا بەڕێکەوتەوە بەرەو ماڵی سندوبادی دەریا چاوەڕیان کرد تا هاواریان کۆبوونەوە ئەمجا سندوبادی دەریا دەستی بە جێرانەوە کرد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. تاسەی بینینی شوێنانی دی وای لێکردم خۆم بۆ سەفرێکی دی ئامادە بکەم بار و بارخانێکی باشی بازرگانیم ئامادە کرد و بارم کردن و بەرەو شاری بەسرە بوومەوە کەشتیەکم بینی کۆمەڵە بازرگانێکی دەوڵەمەند و ناسراوی تیا بوو منیش بارە بازرگانیەکانم سەرخست کەشتی کەوتە ڕێ بە دەریادا با یارمەتی دەرمان بوو دوای چەندین شەو ڕۆژ گەشتینە وڵاتی چین ئیدی زۆر خۆشحاڵ بووین بە گەشتنمان ئێمە هێندەمان نەما بگەینە کەنار و لەنگەر بگرین هێندەمان زانی باەکی تونهڵی کرد بارانێکی بەخڕم باری هێندە بە لێزمە بوو کە خۆمان و بارەکانمان تەڕبووین کەوتینە هاوار و قیژە و پاڕانەوە لەخوا کە ڕزگارمان ببێ سەرۆکی کەشتیوان بە کۆڵەکەی ناوەڕاستی کەشەکەدا هەڵزنا کە بڵند بۆ و سەیری چوار لای کەشتەکەی کرد بە پەلە هاتە خوارەوە و کەوتە هاوار هاوار و لە خۆدان وتی تازە تیاچوین خواحافیزی لە یەکتر بکەن چونکە ڕێمان ون کردووە و چوینەتە دەریایەک کە لەو پەڕی دنیاە و ڕێ دەرنابین ئێرە پێی ئەوترێ هەرێمی شاهان و گۆڕی حەزرەتی سلەیمان لێرەیە سلاوی خۆی لێبێ پڕە لە ئەژدیهای دەریا و نەهنگ هەر کەشتێک گەشتی بێتە ئێرە دەرباز نەبوو و تێکشکێنراوە سەرۆکی کەشتیوان هێشتا قسەکەی تەواو نەکردبوو هێندەمان زانی کەشتێکە لە ڕووی ئاوەکەەوە بڵند بۆ و دەنگێک هات لە هەورە بروسکە چوو ئێمەش ڕەنگمان پەڕی وامان زانی تیاچوین هێندەمان زانی نەهنگێک بەرەو کەشتێکە هات لە شاخێکی بڵند دەچوو ئێمە شایەتمانمان هێنا و خۆمان بۆ مردن ئامادە کرد کاتێکمان زانی نەهەنگی دۆمی شاد باوەشمان بێکدا کرد و خواحافیزیمان لێ کرد ڕوانیمان نەهەنگی سێمیش پەیدا بوو هەرچی بەرگێکم لەبەردا بوو دامکەند و فڕێمدا تەنیا دەرپێک نەبێ کەوتمە مەلەکردن بەرە و پارچە تەختەیەکی شکاوی کەشتێکە و خۆم پێیدا هەڵواسی ئەمجا چوومە سەری و ئەم دی و ئەو دیوم تون بەدەست کرد شەپۆلەکان بڵندیان ئەکردمە و نقمە بوومەوە زۆری ژەترسام بەڵام چارم ناچار بوو کەوتمە لۆمەکردنی خۆم کە بۆچی ئەم سەفەرم کرد و جاری پێش و عارم نەنا بەخۆمت سند و بات هەموو جارێک تۆبەکەی بەڵام کە ئەحەوێتەوە بیرە دەچێتەوە و تێ هەڵەچیتەوە و خۆ تووشی ئەم ترس و لەرزەکەیتەوە آخر خۆ من زۆر دەوڵەمەندم ئەم تەماع بازیم لە چییە؟ ئەم جابیری ئەو ژیانە خۆشەم کەوتەوە کە لە بەغدادا بەسرم ئەبرد دەستم بە گریان و پاڕانەوە کرد بوو بەخۆمت تۆ ببێت تۆ بە کە جارێکی دی سەفەر ناکەم و ئەمە دوایمین سەفەرمە بێ ڕۆژ یەکەم و دووەم بەسەر تەختەکەەوە و تەختەکەیش بەسەر دەریاوە بوو دواتر لە کەناری دورگێک تەختەکە گیرسایەوە و هەرچۆنێک بوو شەکەت و ماندوو لە کەناری دابەزیم خۆم گەیاندا درەختە بەردارەکان و خۆم تێر کرد و لەو دەوروبەرە ڕووبارێکی مەزنی تیژڕۆم بین و تێرم خواردەوە کەمان دوێتیم دەرچوو بیری سەفەری پێشم کەوتەوە بەخۆمت ئەم جارە ژواکەم گەر خوا کردی و ڕزگارم بوو تۆبە بێ جارێکی دی سەفەر ناکەم گەر تیاش چووم ئەوە هەر ڕزگارم ئەبێ لەم خەم و پەژارەیە شەهرزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە سندوبادی دەیاوتی کەوتمە کۆکردنەوەی داری کاج بێەوەی دارەکە بناسم لە تاڵی جۆرەجیایە گوریسم دروست کرد و بەو دارە درێژانە داربەستێکم لێ دروست کرد خستمە ئاوی ڕووبارەکە و سواری بوو ئیدی ڕۆژ یەکەم و دووەم و سێم بەو ڕووبارەدا تەختە بەستەکەم ڕۆیشت کەتینوم ئەبوو لە ئاوی ڕووبارەکەمە خواردەوە هێندە برسی بووم وەکو جوچکی نەخۆشم لێ هاتبوو دواتر گەشتمە دامێنی شاخکە و ڕووبارەکە بە ژێری داڕۆشت و منیش هێندەی دی ترسم لێنیشت هێندەش برسی بووم خەوم لێکەوت کە بە ئاگا هاتمەوە لە کەناری شارێکی گەورەدام کە خانوبەرەکانی گەورە و جوان بوون خەڵکێکی زۆری تیا بوو کە منیان بەو شپرزەیە بینی تۆڕێکی ماسی گرتنی گەوریان بۆ هەڵدام ئەم جات دار بەستەکەمیان لە ئاوەکە دەرهێنا منیش ڕەنگی مردوم لێ نیشت بوو لە نێو خەڵکەکەدا پیاوێکی پیری بە کەسێتی هەندێ بەرگی جوانی بۆ هێنام لەبەرم کردن اینجا دەستی گرتم و بردمی بۆ گەرما و کە جوان خۆمشت دەستی گرتم و بەرەو ماڵی خۆیان لەوێش بە خێریان هێنام خواردنیان بۆ هێنام و تێریان کردم ئەمجا سوپاسی خۆم کرد کە تێر بووم کە ڕزگارم بوو ئەو پیرەمێردە شوێنێکی لە ماڵەکەی خۆیدا بۆ تەرخان کردم فەرمانی بە خزمەتکارانی ماڵدا پەزێرایم بکەن و خواردنم بۆ بێنن ئیدی حەوامەوە ڕۆژی چوارم هاتەلام و پێیوتم کوڕی خۆم کاتی ئەوە هاتووە لەگەڵ مندا بەرەو کەناری دەریا ببیتەوە کاسبێک بکەیت و شتومەک بکڕیت و بفرۆشی منیش زۆرم پێسیر بوو چونکە ئەو پێیوتم کەلوپەلەکانت بفرۆشە و پارەکەی وەربگرە بۆیە لە خۆم پرسی کەلوپەلی چی ئەمە چ قسەیەەکە شەهرەزاد وتی سندوبادی دەریا جێڕایەوە پیرەمێرد تێستە با بڕۆین گەر کەلوپەلەکانت پارەی باشی کرد بیان فرۆش ئەگەر نا لە گەنجینەکانی خۆمدا بۆ تەڵەگرم تا ئەو کاتەی پارەی باشت بۆکە ئەو جابیان فرۆشە منیش کەمێ بیرم کردەوە دواتر بەخۆمت شوێنی ئەکەوم بزانم چی ئەبێت ئەم جا پێمت بە چاوان مامە پیرە چۆنت پێخۆشەوە ئەەکەم هەر کارێک تۆ بیکەی خوا یار بێ پیرۆزە لە قسەت دەرناچم کە گەیشتین پیرەمێرد فەرمانی دا حەماڵەکان داربەستەکەیان کردەوە و ئەمجا دار سندەڵەکانیان خستە مەزادەوە و هاواریان بۆ فرۆشتنی کرد دوای کەمێک نرخەکەی گەشتە دههزار دینار ئەمجا کڕیارەکان بێدەنگ بوون پیرەمێردش هاتە لامەوتی ئەو نرخەت بەدڵە منیش وتم پەسەندمە ئەمجا پارەکەی پێدام و فەرمانی بە خزمەتکارانیدا تەختەکانی بۆ ببەنەوە گەنجینەکانی خۆی و پێکەوە ڕۆشتینەوە لە ماڵەوە نردی سندۆقێکی بچووکیان هێنا پارەکەی بۆ ژمارد بوو دواتر خستێن ناو سندوقەکە و دای خست و کلیلەکەی دایە دەستم دوای چەند ڕۆژێک پیرەمێرد وتی کوڕەکەم ئەمەوێت شتێکت پێ بڵێم حەزیشەکەم بەقسەم کەی پرسییم ئەو شتە چییە؟ وتی کوڕەکە من بازرگانێکی دەوڵەمەندم وەکو خۆت ئەمبینی بەڵام خوا کوڕێکی نێرینەی پێنەبەخشیم تەنیا کچێکی تازە پێگەشتم هەیە لە جوانیدا کەمیێنەیە سامانێکی باشی هەیە وەرە با لێت مارە بکەم و لەسەر ئەم ماڵە دابنیشە و ببە کوڕم منیش هەموو سامانێکی خۆمت ئەدەمێ بۆ خۆت ئەبینی کە هێندەم بەبەرەوە نەماوە لە ژیاندا منیش بێدەنگ بووم دیسان پیرەوتی کوڕەکەم وەرە بە گوێم بکە با ببیتە خاوەن سامانەکەم ئەگەر بتەوێ سەفەر بکەیتەوە بۆ نیشتیمانی خۆت کەس ڕێگرت نابێ ئەمجا منیش بێدەنگەکەم شکاندوتم بەو خۆیە مامەجان من ماندووبوون و کێشە و ململانەیەکی زۆرم بینیوە تۆیش هێندە باش بووی بۆم وەکو باوکم سیرتەکەم دیسان چۆنت پێ باشەوە بکە و بەدلی خۆت ئەمجا خزمەتکاری ناف قازیان هێنا و شایەت ئامادە بوو مارەی کچەکەی لێبڕیم بەڕاستی کچەکەی جوان و خانومان بوو بای هەزاران هزار تینار زێڕی پێوە بوو هەرزوو خۆشم ویست ژیانێکی ئاسوودەم لەگەڵدا بەسەر برد دوای ماوەیەک باوکی مرد ئیدی سامان و خزمەتکاران و خانوبەرەکانی کەوت نەژێر دەستم هاوڕێکانی پلەپایی خەزورمیان پێبەخشیم و متمانەیان پێدام بوومە سەرۆکی بازرگانانی شار ئەمجا کە تێکەڵی خەڵکی شارەکە بووم بۆم دەرکەوت هەموو سەری مانگان ڕەنگیان ئەگۆڕێ و باڵەگرن و ئەفرنە ئاسمان و دواتر ئەگەڕێنەوە سەرزەوی چوومە لای هاواریەکم داوام لەکرد کە لەگەڵ خۆی هەڵم بگرێت و بمبە ئەویش وتی شتی ئاوا نابێ منیش وتم لە شاردا هەر ژن و مناڵ ئەمێنەوە نافرن پیاوی چاک بە لەگەڵ خۆتدا با منیش بفڕم و بمبە زۆرم تەقللادا لەگەڵیدا تاکو و ڕازیم کرد ئەمجا خۆم ئامادەی فرین کرد ئەویش بەوەی هاوارەکەی بخاتە سەر باڵەکانی خۆی کە سەری مانگ هاات کابرا خستە سەر باڵەکانی و فڕین هێندە بڵند بوونەوە گوێیان لە زیکری خوا بوو کە فریشتەکان ئەیان کرد ئەمجا ئاگر باران کران کە خەڵکی شار بەم کابرایان زانی منیان بردە سەر لوتکەی شاخێکی بڵند و جیان هێشتم منیش زۆرم خەم خواردوتم لا حولە ولا قوتە ئللا بالله علی عظیم خوایە گیان سوپاس گوزارتم لە کێشێک ڕزگار ئەبم تووشی کێشێکی ترەبم لەوەی پێش و گرانترە ماوەیەک لەو لوتکەی شاخەمامەوە و نەمەزانی بۆ چۆچم ڕۆژێکیان دوو لاوی شۆخ و شەنگم بینی هەریەکەیان گۆچانێکی زێڕینی بەدەستەوە بوو منیش چوون بۆ لایەن و سلااوم لێکردن ئەوانیش وەڵامیان دامەوە ئەمجا لێم پرسین بۆ خاتری خوا پێم بڵێن ئێوە چێن چکارن ئەوانی ژووتیان دوو بەندەی خوین ئەمجا گۆچانە زێڕە سوورەکەی خۆیانیان پێم بەخشی و ڕۆشتن ئیدی بۆ خۆم لەسەر لوتکەی ئەو شاخە مامەوە کەوتمەڕێ و گۆچانەکانم بەدەستەوە بوو ڕۆژێکیان ئەژدیهایەکم بینی لە شاخەکە هاتە دەرەوە و مرۆڤێکی هەڵلوشی بوو تاکو و بندەستی کابراش ئەیشیڕان هەرکەس ڕزگارم بکە خوا لە بەڵاو کێشە ڕزگاریەکە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد جێڕایەوە سندوبادی بەحری وتی منیش بە گۆچانەکەی دەستم کێشان بەسەری ئەژدیهاکەدا پیاوەکە لە دەمی کەوتە خوارەوە کابرا بە ڕاکردن هات بۆ لام سوپاسی کردموتی ئیدی من هاوارێتی تۆکەم پەزێرای دەکەم منیش بەخێرم هێنا ئەمجا هاتین بەڕێوە کۆمەڵە خەڵکێکم بینی کەورد سەرنجمدا ئەو هاواریم بینی و کە کاتی خۆی منی خستە سەر باڵەکانی و فراندنی بەرەو ئاسمان چوومەلای و سلااوم لێکرد گلەیم لێکردوتم هاوڕێتی چۆن وابێ کە تۆ فرێم بدەیتە سەر ئەم لوتکەی شاخە زۆرم ڕێزگرت ئەوژوتی براکەم خەڵکی شارەکە بەهۆی زیکری خواکەی تۆ ئاگر باران کران بۆیە ئێمەش لە ڕقی خۆماندا تۆمان فرێدا سەر لوتکێ و شاخە منیش پەیمانمدا گەرجارێکی دی بمخیتەوە سەر باڵەکانت هەرگی زیکری خوا ناکەم من چوزانم ناوی خواهێنان زیانتان پێگەێنێ ئیدی بەزەی پێم دەهاتەوە و ڕازی بوو کە فریاوە خستمیەوە سەر باڵەکانی و گەڕامەوە شارەکەی خۆم و چوومەوە ماڵ شازادەی ژنم زۆری پێخۆش بوو کە بە سەلامەتی گەڕاومەتەوە کە بە سەرهاتی فرینەکەم بۆ جێرای و ئامۆژگاری کردم کە هاواریەتی ئەو تیرێ نەکەم ئەوانە برایانی شەیتانن نایەنەوێ ناوی خوا ببیستن منی ژوتم هەڵسوکەوتی باوکت لەگەڵ ئەمانەدا چۆن بووە ئەوژوتی باوکم تێکەڵیان نەبوو ئەمجا پێیوتم بە قسەی منەکەی هەموو خانوبەرە و سامانەکان ئەکەیتە پارە و با لێرە بارکەین و بڕێنەوە بۆ نیشتیمانی تۆ خۆ من دایک و باوکم نەماوە ئیدی دڵم بەم وڵاتە ناکرێتەوە ئیدی منیش دەستم کرد بە فرۆشتنەوەی خانوبەرە و سامانەکانی پیرە مردی خەزورم ئەم جاکەوتمە چاودێری بازرگانان کە بەڵکو منیش کەلوپەلی بازرگانی بکڕم و لەگەڵ یان سەفەر بکەم هێندەم زانی چەند بازرگانێک تەختیان کڕی بوو کە پاپۆڕێکیان بۆ دروست بکەن تاکو پێکەوە سەفەری بازرگانی پێوە بکەن منیشتومە لایەن و بە پارە یارمەتیمدان ئەوانیش منیان لەگەڵ خۆیان برد کە دواتر سەفەریان بۆ شاری بەغدا کرد ئەمجا خۆ مژنم گەشتینەوە بەغدا لەوێوە چوینە گەڕەکەکەی خۆمان لەگەڵ ژنەکەمدا خۆمان کردەوە بە ماڵی خۆماندا و کەس و کارەکەم باوەشیان پێداکردن و بەیەک شار بوونەوە کەس و کارم سەفەرەکەمیان دەستنیشان کرد کە 26 ساڵم پێچووە ئیدی و ئومێدیان بڕی بوو لەوەی جارێکی دی من ببینەوە ئیدی منیش ئەوە دوا سەفرم بوو ئەمجا زۆرم سوپاسی خوا کرد کە بە سەلامەتی گەڕاومەتەوە ماڵی خۆم سندوبادی وشکانی داوای لێبردنی لە سندوبادی دەریا کرد